بەڕاستی ئەم کافرانە ئەوەندە دەنگ و باسی ئوممەتانی پێش خۆیانیان لە قورئانا بۆ باس کراوە کەوا چۆن فەرمانی خوا و پێغەمبەرانی خوایان جێبەجێ نەکرد و چۆن خوایش غەزەبی لێ گرتن و بەربادی کردن جۆرێ لە لوت دان و ڕێی خراپە لێ گرتنی تیا بێ بۆ هەر کەسێ لە سزای خوا بترسێ. ئێمە ئەو وشترەیان بۆ ئەنێرین کە داوایان کردووە، بۆ ئەوەی تاقییان بکەینەوە و دەرکەوێ ئاخۆ ڕاست دەکەن ئەگەر بۆمان ناردن ئیمان دێنن؟ جا چاوەڕوان بە و سەبریان لێ بکە بزانە چی ئەکەن و سەرەنجام چۆن ئەبێ. وَنَبِّئْهُمْ أَنَّ الْمَاءَ قِسْمَةٌ بَیْنَهُمْ. ئێمە بەڕاستی قورئانمان ئامادە کردووە بۆ یادکردنەوەی خوا، کەسێ بیخوێنێتەوە و یادی خوای پێ بکاتەوە، جا ئاخۆ کەسێ هەیە یادی خوا بکاتەوە؟ کەزەبەت قەوم لوط بالنذر. بەر لەوان قەومی لوطیش ئەو ترساندنانەیان بە درۆ دانا کە نێررانە سەریان و لە سزای خوایان ترساندن. بەڕاستی ئێمە بایەکی توندمان هەڵکردە سەریان بەردی بەسەرا ئەباراندن کەسیان لێ دەرنەچوو تەنها ماڵ و مناڵە موسڵمانەکەی لوط نەبێ لە بەرەبەیانێکا ڕزگارمان کردن بەڵێ ژنەکەی لوط کە لەگەڵ کافرەکان بوو ئەویش فەوتا وەک لە ئایەتی ترا باسی کراوە أخذ عزیز مقتدر. ئەوانیش هەموو نیشانە و بەڵگەکانی ئێمەیان لەسەر پێغەمبەرایەتی موسا و هارون بە درۆ دانا، جا ئێمەیش ئەوانمان بە گرتنی خاوەن عیززەت و توانێک گرت و لەناومان بردن. ئایا کافرەکانی ئێوە لەو گشتە کۆمەڵە کافرانەی ناومان هێنان و لەناومان بردن چاکترن؟ یا ئێوە ڕزگارینامەیەکتان لە سزا لە کتێبە ئاسمانیەکانا هەیە؟ ئەم یەقولون نحن جمیع منتصر یاخود ئەڵێن ئێمە کۆمەڵێکی زاڵین و کەس ناتوانێ بمانبەزێنێ؟ لە نشینگەی پەسەند و بەدڵە دائەنیشن لای پادشایەکی توانا کە خواوەندی ئەم جیهانەیە.